جا بێگومان ئەوانە بە درۆیان زانی و باوەڕیان پێ نەکرد ئەوەی ناردبوومان، جا بە زوویی بۆیان دێت هەواڵەکانی ئەوەی ئەوان گاڵتە و لاقرتێیان پێ دەکەن. ئەوەلم یەڕەو ئیلە الئەڕض کەم ئەنبەتنا فیها من کول زەوج کەریم. ئایا سەیری زەوی ناکەن بۆیە دەترسم کە بمکوژن لە جیاتی ئەو کوژراوە. قال کلا فاذهبا بآیاتنا انا معکم مستمعون. خوا فەرمووی، نەخێر، ئەوەی باست کرد هیچی ڕوو نادات، کەواتە هەردووکتان بە موعجیزەکانمانەوە بڕۆن بۆ لای فیرعەون و گەلەکەی، کوشتنی قبطیەک وە تۆ لەوانەی سپڵە و ناشکورن. قال فعلتها اذا وانا من الضالین. موسا وتی ئەو کارەم کرد واتە ئەو پیاوەم کوشت کاتێک کە من لە ڕیزی نەزاناندا بووم. دەی ئەو شتە بێنە ئەگەر تۆ لە ڕاستگۆیانی. فألقی عصاه فإذا هی ثعبان مبین. ئینجا موسا گۆچانەکەی فڕێدا دەستبەجێ بوو بە ئەژدیهایەکی دیار و ئاشکرا. ونزع یده فإذا هی بەیضاء للناظرین. وە دەستی دەرهێنا لە بن باڵیدا یەکسەر دەستی سپی و پرشنگدار بوو بۆ بینەران. قال للملأ حوله ان هذا لساحر علیم. فیرعەون وتی بەو پیاوە گەورانەی لە دەوروبەری بوون، بێگومان،